الحمد لله التي بنعمته تتم الصالحات نحمده حمد الشاكرين الذاكرين حمد أهل الإيمان أنعم علينا بنعم عظيمة وجزيلة لا نحصي ثناء عليك كما أن كما أنت كما أثنيت على نفسك أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد نثني عليك الخير كله نشكرك ولا نكفرك ونؤمن بك ونخلع ونترك من يفجرك فلك الحمد على أسمائك الحسنى وصفاتك العلى ولك الحمد على نعمك الظاهره والباطنة ولك الحمد في الأولى والآخرة ونصلي ونسلم على المبعوث رحمة للعالمين النذير البشير إمام الموحدين والداعي إلى سبيل رب العالمين محمد صلى الله عليه وسلم في الأولين وصلى الله وسلم عليه في الآخرين يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد لە پاش حەمد و سەنا و سوپاس بۆ خوای میهرەبان داواکردنی بارینی لێزمە بارانی ڕەحمەت لە سەڵاواتی ئێمەوە بۆ پێخەمبەری ئازیز و داواکردنی ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار بۆ میوانانی ئەم ماڵە و تەواوی ماڵەکانی خوای پەروەردگار و تەواوی مسوڵمانان لە سەرتاسەری زەوی خوای پەروەردگار لە ئاەتێکی دیکەدا لە گرنگیدان بە ماڵ و بە ڕێکخستنی چۆنیەتی مامەڵەکردن لەگەڵ ماڵدا خیتابی خوای پەروەردگار لەگەڵ یەک بە یەکمانە و خوای پەروەردگار ڕوومان تێ دەکات و دەفەرموێت یا ئەیها الذین آمنوا کە خوای پەروەردگار دەفەرمێ هۆ ئیماندارینە زۆر گرنگە من و تۆی مسلمان ئەو هەستەمان بۆ دروست بێ لەم یاسا قورئانەدا خوای پەروەردگار دەفەرموێ ماڵەکانتان لە نێوانی خۆتانا بە حەرام بە ناحەق دەم و دەستی بۆ مەبەن یەکێک لە تایبەتمەندیەکانی ئومەتی ئیسلام کە خوای پەروەردگار بە خەیرە ئومە ناوی دەبات دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەم ئومەتەیە وشیاری لە دەست نەدات دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئەم ئوممەتە مەعروف بناسێ و مونکەریش بناسێ و هەروەها حەڵاڵ بناسێ و حەرامیش بناسێت پابەندی حەڵاڵەکان بێ و لە حەرامەکان وە دوور بکەوێتەوە وشیاری ئەم ئوممەتە لەوەدایە کە حەڵاڵ پۆشین، حەڵاڵ وتن، حەڵاڵ خواردن، حەڵاڵ بیستن، حەڵاڵ بینین، بە هەمان شێوە خۆپاراستن لە بیستنی حەرام، لە بینینی حەرام، لە خواردنی حەرام، لە نووسینی حەرام، لە پۆشینی حەرام، لە شوێنی حەرام. وانازانین کە حەرام تەنها بریتی بێ لەوەی کە لوقمەیەکە و لە دەسەوە بۆ دەم دەبرێ و بۆ ناو گەدە و مەعیدەمان دەڕوات بەڵکو پێویستە ئێمە وەک ئوممەتێک کە خوای پەروەردگار دەفەرمێ کنتم خەیرە ئوممە ئەو کاتە خەیرە ئوممەین لای خوای پەروەردگار ئەو کاتە سەرمان بەرزە لە خزمەتی پێغەمبەری ئازیزدا کە ئێمە پابەندی پێ بە پێ و هەنگاو بە هەنگاو و حەڵاڵەکانی ئەم ئیسلامە بین کە پێغەمبەری خوا علیه الصلوة والسلام بۆی هێناوین بە پشتیوانی خوای پەروەردگار ئەمڕۆ لە درێژەی ناسینی حەرامەکاندا زنجیرەیەکی دیکە لە بەرچاو ڕوونی دەدەین بە ئێوەی مسلمان هەتاوەکو زیاتر و زۆرتر بە حەزەر بن لە مامەڵەکردنمان لەگەڵ وشەی حەرامدا وشەی حەرام وشەیەکی زۆر قورسە وشەیەکی زۆر پڕ بە مانا و پڕ بەهایە ئێمە پێویستە وەک ئەخلاقی سەحابە مامەڵە بکەین لەگەڵ حەڵاڵ و حەرامدا ئەو کەسەی کە حەقی دیاریکردنی حەق حەڵاڵ و حەرامی هەیە ئەڵڵایە پاشان ڕەسول اللە صلی الله تعالی علیه وسلم بۆیە هیچ کەسێک حەقی ئەوەی نییە بڵێ هاذا حەلال و هاذا حەرام، بەڵکو ئێمە هەموو شتێکمان بۆ ڕوون کراوەتەوە و حەڵاڵ و حەراممان بۆ دەستنیشان کراوە. هێندێک لەو حەرامانەی کە پێویستە ئێمە لێی بەئاگابین بەتایبەتی لە ئەمڕۆدا بریتییە لەوەی کە بە زوڵم، بە ستەم، بە داگیرکاری هەر ماڵێک، هەر سەروەت و سامانێک بچێتە دەستی هەر کەسێک ئەوە حەرام خۆریە کە پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم لێرەدا لە فەرموودەیەکدا باسی ئەومان بۆ دەکات کە جاری وا هەیە تۆ دزیەکە یان زوڵمەکە یان داگیرکاریەکەت نەکردووە بەڵکو دەفەرموێ منیشتەڕا سەریقەتەن ماڵێکی دزراو ماڵێکی فەرهود کراو دەهێنرێت دەخرێتە بازاڕەوە هەرکە هەر کەسێ دەفەرمێ بیکڕێ وهو یعلم بزانێ ئەم ماڵە دزراوە پێغەمبەری خوا دەفەرموێ، ئەو کەسەی کە ئەم ماڵە دەدزێ وەکو ئەم کەسەشی کە دەیکڕێ، هەردووکیان وەکو یەک وان کە دەفەرمێ، فقد اشترک فی عارها و اثمها، بە کڕینی ئەم ماڵە، بە دەست بەسەراگرتنی ئەم ماڵە، بە خواردنی ئەم ماڵی دزییە، بە هەمان شێوە ئەو کەسەی با کڕیبێتیشی هەر حەرامە و تاوانی ئەو کەسەی کە دزیوێتی ئەمیش شەریکە لەگەڵیدا. جۆرێکی دیکەی حەرام خوای پەروەردگار دەفەرموێ ولا تبخسوا الناس اشیاءهم جۆرێک لە حەرامخۆری لە کەسابەتە لە بازاڕا دەبینرێ بە سوککردنی ماڵی بەرامبەر کە خوای پەروەردگار دەفەرمێ ماڵی یەکتر بە سوک سەیر مەکەن ماڵی یەکتر ڕسوا مەکەن ذەم و ذەمکاری بەسەر ماڵی یەکترا مەکەن چونکە ئیسلام یاسای دیاری کردووە بۆ مامەڵە کردن لەگەڵ ماڵدا یونسی کوڕی عەبید یەکێکە لە خواناسان دەفەرمێ لە بازاردا کاری ئەوە بوو کە بە زمانی ئەمڕۆ ئەوەی کە پێی دەوترێ بالە، جلوبەرگ هێنان ئەمەی دەکرد و دەیفرۆشت. دەڵێ لە کاتی هەڵپچڕینی یەکێک لە ئەو قوماش و جلوبەرگانەی کە بۆم هاتبوو کە کردمەوە هێندە جوان بوو خەڵکێکی زۆرم لە دەور بوو وتم اللهم صل على محمد بە دەنگی بەرز دوای تۆزێک وتم ئەدەی بیپێچنەوە ئەم جلوبەرگانە نافرۆشم چونکە ڕەنگە خەڵکێک بەهۆی سەڵاواتەکەوە ئەمە بکڕێ بۆیە برای بازرگانم برایەکم کە لە بازاڕدای بە وەڵڵا و بە ماشا ئەڵڵا و بە سوێن خواردن و بەوەی کە هەڵایەک دەنێیتەوە و هاوارێکی زۆر دەکەیت و سەرنجی خەر ڕادەکێشیت و دەڵێی بەلاشە و بەڵام بەلاشیش نییە ئاگادار بە کارەکەت تووشی گومان دەبێ ئەگەر نەکەویتە ناو حەرامەوە جۆرێکی دیکە لە جۆرەکانی دەستکەوتنی ماڵی حەرام و یان حەرام خۆری ئەوەیە کە پێغەمبەری خوا دەفەرمێ من احتکر طعاما فهو خاطئ رواه مسلم بریتیە لە شاردنەوەی خواردن قوتی خەڵکی ئەوەی کە خەڵک پێویستێتی بژێوی ڕۆژانەی خۆی پێ دابین کات بازرگانێک، دەسەڵاتدارێک، لە بازاڕا دەستی بەسەرا دەگرێت، دەیشارێتەوە هەتاوەکو ئەو کاتەی گران بێت و ئینجا بە گرانی بیفرۆشێتەوە بە خەڵکی، ئەوەی کە دەست دەکەوێت لەم بازرگانیەدا لە قوتی خەڵکیدا ئەوە حەرامە بۆ خۆت و بۆ ماڵ و منداڵی دەبەیتەوە کارکردن. یان پاسەوانی یان پشتیوانی لەگەڵ کەسێکدا کە عارە خۆر بێ کە داوێن پیس بێ کە دز بێ تۆ لەگەڵی دای تۆش ماڵی حەرام کۆ دەکەیتەوە کارکردنت لە بانکێک کە بانکێکی ڕیبەویە بە هەمان شێوە تۆش پارەی حەرام دەبەیتەوە بۆ ماڵ و منداڵی خۆت زۆر جار پرسیارمان لێ دەکرێ ئەمن ئەو پارەی کە کۆی دەکەمەوە خێری پێ دەکەم چاکەی پێ دەکەم نەخێر تێنەکەوی برای مسوڵمانم ئەگەر بە حەڵاڵ کۆی نەکەیتەوە هەر هەمووشی بخەیتە مزگەوتەوە لێت وەرناگیرێ ڕێگایەکی دیکە لە ڕێگاکان بریتیە لەوەی کە بەداخەوە خەڵکانێکی مردوو نامرێنرێ بەشێکی لە ئەستۆی هاوڵاتیانە بەشێکی لە ئەستۆی دەسەڵاتە کەسێکت مرد تۆ ئەوەی کە پەیوەندارە لە دائیرە ئاگاداری بکە کەم کەسە مردووە بۆ بڕینی بایعیەکەی ئەگینا بیشاریتەوە بە زیندوو لە قەڵەمی دەی حەرامە وەرگرتنی ئەگەر هەر بشیێتەوە لەلایەنی حکوومەتەوە دوای ئاگادارکردنەوەی تۆ پێویستە بیکەی بەخێر نەک خۆت بیخۆی کە ئەمەش حەرامە ئالێرەدا زۆر گرنگە موسڵمانانی ئازیز پرسیارمان لێ دەکرێ هاوڵاتیەکە و مردووە بەڵام بکرێ بە حسابی سنگەری بۆ بکرێ یان حسابی کەم ئەندامی بۆ بکرێ یان حسابی کیمیابارانی هەڵەبجەی بۆ بکرێ یان کەسی نەماوە ئەمانە عوزر نین نەخێر ڕاستەوخۆ لەناو ئەو کارەساتە تیاچووە تەواو ئەگەر تیانەچووە حەرامە تۆ بێی ئەژماری بکەی بیکەی بە یەکێک لەو کەسانەی کە بتەوێ لە ڕێگای ئەوەوە ماڵت دەست بکەوێ هەدیە و دیاری لە نێوانی خاوەن ماڵ وە هەروەها ئەو کەسەی کە قەرزەکەی لایە. موسڵمانانی ئازیز، لە کاتێکدا قەرزێکت یا بە یەکێ، ئامادە مەبە کە قەرزت پێداوە، ناسراوی، خزمایەتی، تێکەڵاوی لە نێوانتانا نەبووە، پێشتر شتتان بە یەکتری نەداوە. هاتنە لای ابن عباس، کابرا وتی، قوربان من بیست دینارم داوە بە فڵان کەس، بەڵام ئەو هەر ماسیم بۆ دێنێ، فەرمووی ماسیەکان بایی چەنێک دەبێ؟ وتی، بەڕاستی ئەو ماسیانەی کە ئەو بۆ منی هێناوە تا ئێستا بایی سیانزە دینارە. فەرمووی، دەی تۆ دە پێویستە حەو دیناری لێ وەرگریتەوە. ئەمە زۆر گرنگە موسڵمانان. کەواتە قەرزت دا بە یەکێ، ئەها مامەڵەکردن لەگەڵ قەرزە؟ قەرز نابێ مامەڵەی تیا بێ. قەرز نابێ زیادە ڕابکێشێ بۆ چونکە سەر دەکێشێ بۆ ڕیبا سەر دەکێشێ بۆ حەرام خۆری بۆیە برای مسوڵمانم ئاگادار بە لەوەی کە لە کاتێکدا قەرزێک هەیە لای کەسێ نابێ جاری وا هەیە لە نێوانی بۆ بەرپرسەکان بۆ دەسەڵاتداران کابرا هاتەوە خزمەتی پێغەمبەری خوا علیە سڵات وسلام کاتێک ناردبی بۆ یەمەن زەکات کۆبکاتەوە کاتێ ماڵەکەی هێنایەوە بە جیا ماڵەکانی دانا بەشێکیشی دانابوو ئەی ئەوە چییە وەڵاوە بە تایبەتی یاویانە بەخۆم پێغەمبەری عزیز یەکسەر ئەمەی ڕازی نەبوو لێی بێدەنگ نەبوو بەڵکو هاتە سەر مینبەرە مبارەکەکەی و ئومەتی وشیار کردەوە ئێمە کەسێک دەنێرین بۆ کۆکردنەوەی زەکات ئەگەر ئێمە نەینێرین و نوێنەری پێخەمبەری خوا و نوێنەری ئیسلام نەبێ کێ زەکاتی پێدەدات ئەگەر لە پەنای زەکاتانە بێ کێ دێ هەدیەی پێدەدات بەڵکو ئەمە هەدیە نییە ئەمە ڕەشوەیە ئەمە بەرتیلە ئەمە حەرامە بۆیە هەر کەسێک لە دەسەڵاتا بێت هەر کەسێک خاوەنی ئیمزا بێت ئیتر قائیمقامە مدیر ناحیەیە پارێزگارە وەزیرە سەرۆکی حکومەتە حەرامە لە کاتێکدا لە بەرامبەر کارێک کە دەیکا بۆ هاوڵاتیان ئەو بێ بە ناوی هەدیەوە ئەوەی کە ئەمڕۆ پێی دەوترێ شیرینی بەرتیلە حەرامە پێویستە ئەمە بەڕاستی بنبڕ بکرێت بەڵێ دووکاندان بە کارێکی حەرام و خراپ دوکانەکەی عارەقی تیا دابنرێ دوکانەکەی بلیارد دوکانەکەی بەداخەوە ئەمڕۆ کە زۆر بووە نێرگەلە کە لە پەنایا تلیاک و مادەی هۆشبەر و شتی دی کەش دەخورێ دەستگا ئەمنیەکان دەزانن چەندێ گرفت هەیە کە خەریکە شار دەبێ بە یەک پارچە بە نێرگەلە و بە تلیاک ئایندەی نەوە ڕۆڵەکانمان بۆ کوێ دەچێت کێ پەروەردەیان دەکات، چ ئینتیمایەکیان بۆ نیشتیمان دەبێ، چ هەست و شعورێکیان بەرامبەر بە دایک و باوک دەبێ. بۆیە ئەو کەسانەی کە خاوەنی ئەو جۆرە دوکانانەن و دەیدەن بەو جۆرە پارانە، حەرامە ئەو جۆرە پارانەی کە وەری دەگرن لە بەرامبەریدا. وە هەروەها پێویستە ئێمە بزانین دوو جۆری دیکە لە حەرامخۆری هەیە، بریتییە لەوەی کە خواردنی میرات، للذکر مثل حظ الانثیین، یاسای فەرائیض، میراث، میرات بە کوردەواری خۆمان، دەقیقترین یاسایە لەسەر زەویدا، مافی هەموو کەسەکانی دیاری کردووە، مافی هیچ کەسێک نییە لە میراتا دیاری نەکرابێت، عەدالەتترین یاسایە لەسەر زەویدا. بۆیە ئەو کەسانەی کە دەست بۆ خواردنی ماڵی میراتەبن دڵنیابن ئەو زەویە ئەو خانووە ئەو باخە ئەو ئاڵتونە ئەو مارەیە هەمووی حەرامە سبحان الله سەحابەیەکی بەڕێزی کورد باسی دوو دیاردە دەکات لە پێغەمبەری ئازیزەوە حەدیثەگە وەردەگرێت و دەیگێڕێتەوە، کابان یان جابانی کوردی، باسی دوو دیاردە دەکات لە ناو کۆمەڵگای کوردەواریدا دیارە هەر هەبووە، یەکەمینیان میرات نەدان، دووەمینیان قەرز کوێری یان قەرز نەدانەوە لە کاتێکا دەتوانێت بیداتەوە. ئەم سەحابە بەڕێزە دەفەرموێت، هەر پیاوێک مارەیی لە ئەستۆی دابێ، نیەتی نەبێ بیدات لە ڕۆژی قیامەتا لە ڕیزی ئەو کەسانەی کە زیناکارن حەشر دەکرێت کەواتە مارەی قسەی تۆ تیا نییە پیاوەتی بەسەرەوە بکەی گەر نێتت هەبێ مارەیەکە نەدەی بۆیە لێرەوە داوا دەکەم تکا دەکەم با مارەیەکە بکەینەوە بە یەک قەرز و حازر بکەینۆ بە یەک یەک مارەیی بێ و بدرێ ئەمە موافقی سونەتە بەخوا ئەمە موافقی مەزهەبی شافیعیە بەتایبەتی ئەمە موافقی ئەم واقیعەی ئێستایە کە قەیرانە یەک مارەیی بێ و بدرێ نەک دوایی گرفت و قەیران دروست بێ نەک قەرزی تێبکەوێ کە لە خودی مەزهەبی شافیعیدا بەتایبەتی قەرز لە ئاڵتونا زۆر جێگای گومانە ئەوی دیکەیان دەفەرموێ ئەو کەسەی قەرزار بێ و بتوانێ و نەیداتەوە و مماطلە بکا و دەسی دەسی بکا و خۆی بدزێتەوە لە ڕۆژی قیامەتا لە ڕیزی دزەکانا حەشر دەکرێ کەواتە ئەو پارەیە لەو مەیدانەدا دەچێتە خانەی حەرامەوە کۆتا خاڵم لە ڕیزبەندی حەرامەکان مسوڵمانان دیارە حەرامەکان زۆرن بەڵام بەڕاستی پێویستە تیشکێکی خێرا بخەینە سەری زۆرێک لە جۆرەکانی حەرام، بەڵام کۆتا جۆری حەرام بریتییە لە خواردنی ماڵی هەتیو. گوێ لە قورئان بگرن چۆن باسی نازدارانمان بۆ دەکات، جا ئەم خواردنی ماڵی هەتیوە برایەک بێت، مامێک بێت، خاڵێک بێت، دایکێک بێت، باوەشنێک بێت، یان دەسەڵات بێت. کە ئەمڕۆ دەسەڵات زۆرترین ماڵ و مووچە و مافی هاوڵاتیان دەخوات، زۆرترین زوڵم دەکات، زۆرترین مافی هەتیوان دەخوات، خوای پەروەردگار دەفەرموێ، ولا تقربوا مال الیتیم، یاسای یەکەم، ئامما نزیکی ماڵی هەتیو نەکەونەوە الا باللتی هی احسن، ئیلا بۆ چاکەکاری و بۆ زیادکردنی ماڵەکەی نەبێ پێخەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم دەفەرموێ اللهم پەروەردگارە ئینی ئوحرج باس لە دوو دوو ضعیفمان بۆ دەکات ئافرەت لەگەڵ هەتی و خوایە من لە بەرامبەر ئەو کەسانەی کە مافی ئافرەت دەخۆن و مافی هەتیوان دەخۆن منیش پشگیریەوە مەحروم بن ئحراج بن بێ بەش بن لە ڕەحمی تۆ خوای پەروەردگار. یاسایەکی دیکەی قورئان دەفەرمێ، وآتوا الیتامی اموالهم، ماڵەکانیان بەنەوە دەست، مەیخۆن، هەڵی مەگرن، بۆ خۆتان مەیخۆن. بۆ؟ ولا تتبدلوا الخبیث بالطیب، موسڵمانانی ئازیز لە لە کۆی باسەکانی ماڵ و ئەم زنجیرە وتاری لەسەر ماڵدا ئەوەمان پێ دەڵێ مسلمان بە هەڵوێستە مسلمان خۆپارێزە مسلمان بە قەناعەتە مسلمان حەڵاڵ خۆرە مسلمان وشیار و وریایە بە ئاسانی دەست ناگرێتەوە بۆ ماڵ دەم نابا بۆ ماڵ هەتاوەکو دڵنیا نەبێ لێی گەنجی مسوڵمان وەکو ئەو گەنجە مسوڵمانە وایە کە لەو قەیرانەدا چەندین دەفتەر دەدۆزێتەوە و دەیگێڕێتەوە، وەکو ئەو گەنجە مسوڵمانە وایە کاتێک دەویسترێ پیاوێ بکوژرێ، ماڵەکەی ببرێ، خۆی فیدایی دەکا هەتاوەکو تاوانبار دەستگیر کات. بازرگانی مسوڵمان، خەڵکی مسوڵمان وەکو ئەو پیاوە بازرگانەی سلێمانی وایە لە ساڵانی پێشوودا. پێڵاوێک هاتە سلێمانی لە ژێری نووسرابوو محەمەد. ئاگری بەر دایە بازاڕ، بازرگانان، میحرابەکان، مینبەر. ئەو پیاوەی کە خاوەنی ماڵەکە بوو، کاتێک بەمەی زانی، پەیوەندی کردەوە بە شەریکەکەوە لە دەرەوە. وتیان بیهێنەوە، هەمووی لێ وەرەگرینەوە، بە زیادەوە، خێرێشت دەدەینێ، باسی مەکە. بەڵام ئەو پیاوە بە وجودی مامۆستایان لە سلێمانی هەموو ماڵەکەی سووتان. سەیرم دیمەنەکەن. کاتێ ماڵەکەی سووتان دەگریا مامۆستایان وایان زانی بۆ ماڵەکەی ئەگری سەروت و سامانەکەی تەواو لێیان پرسی بۆ دەگری وتی چۆن ڕووم بێ سێری پێغەمبەر کەم کە دەفەرمێ من غەشەنا فەلیسە منا بەخوا من غەشم نەکردووە بەخوا من حرام خۆر نیم کە هاتووە نەمزانیوە داوای لێبردنەکەمەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم بۆیە حلال خۆری دەم بردن بۆ حەرام ئاگادار بین لە ڕۆژی قیامەتە لە بەرامبەر پێغەمبەردا ڕادەوەستێنرێین دەمان ناسێتەوە بە حەڵاڵ خۆری لێمان تەبەڕا دەکات لە کاتێکدا ئێمە حەرام خۆر بین برای مسلمانم خوشکی مسلمانم تۆش ئاگادار بە خوشکەکەم بە تایبەتی خەیاتیەک کە خەڵکی تووشی ڕوت و قوتی بکەی ئەوە حەرامە جل و بەرگی ڕووت و قووتی دەدووری ئەوەش حەرامە یار جل و بەرگی ڕووت و قووتی بڵاو دەکەیتەوە ئەوەش هەر حەرامە خاڵێکی دیکە کە زۆر گرنگە ماڵی حەرام وەکو تی ئێن تی وایە بەخوا دەتسووتێنێ ئەمڕۆ ناس بەی بەخوا ماڵە حەڵاڵەکەشت لەناو دەبا برای مسلمانم گەنجانی ئازیزم جارێکی دیکەش لە میحرابی پێغەمبەرەوە دەڵێم تێنەکەوی لە مامەڵەیەکدا کە مەرجە ئیللا دەبێ شتێ بکڕی، مەرجە ئیللا دەبێ خەڵک بێی لەگەڵ خۆتا، بەند و دەلیلە بەمەی کە خەڵک دەبێ ببەی و دەبێ شتێ بکڕی بەند و دەلیلە ئیشەکەت حەرامە. خۆت مەخەڵەتێنە، نەوت مەکڕە بۆ مزگەوت، پارە مەدە بە هەتی و ماڵەکەت حەرامە، ان اللە طیب لا یقبل الا طیبا. بەخوا ماڵی حەڵاڵ نەبێ هەرچی هەژاری ئەم کوردستانە هەیە تێری کەی بە ماڵی حەرام لە قیامەتا پاداشتی لەسەر وەرناگری بۆ چونکە ماڵی قی ماڵی حەرام دەتسوتێنێ لە دنیا و لە قیامەتا کۆتا قسەم ئەبو هورێرە دەفەرموێ پێغمبەری ئازیز فەرمووی لە قەبرەکان خەڵکانێک دێنە دەرەوە و یەک پارچە گڕ لە دەمیان دێتە دەرەوە وتم کێیە ئەی پێغمبەری خوا ئەمانە ئەی فەرمووی ئەی ئەبو هورەیرە ئەی ئاگادار نی خوای پەروەردگار دەفەرموێ ئەوانەی ماڵی هەتیو دەخۆن انما یاکلون فی بطونهم نار ئاگر دەچێتە ناوسکیان پێویستە ئاسەواری ئەم ئاگرە لە دەم و لوتیانەوە بێتە دەرەوە ئەو کەسانەی کە ماڵی هەتیوان و نازداران دەخۆن جاوتمان هەر کەسێک بێ یان دەسەڵات بێ خوای بخاتری سمی عەظەمت خوایە شیفای نەخۆشی مسوڵمانان بە، خوایە ڕزق و ڕۆزی لە ئاسمان و لە زەویەوە بۆ ئەم میللەتە هەژارە دەربهێنە و ببارێنە یا رب العالمین خوایە بۆ خاتری اسمی اعظمت خەڵک و خاکی کوردستانمان بپارێزە خوایە خەڵک و خاکی کوردستانمان بپارێزە یا رب العالمین شیفای نەخۆشی مسوڵمانان بە لە ناوە و لە دەرەوە هیدایەتی گەنجانمان بە خوایە هیدایەتی قوتابیان و خوێندکارانمان بە خوایە لێت داواکارم هیدایەتی دایکان و خوشکانمان بە خوایە ئەوانەی دۆستی دین و ژینمانن هیدایەتیان بە و موفقیان کە خوایە ئەوانەی دژ بە دینمانن بە خاکمانن بە سەروەت و سامانمانن بە لێک هەڵوەشانی ئەم کۆمەڵگایەن یا اللە ڕسوایان کە خوایە ئەوانەی ئەیانەوێ ئەم وڵاتە قەرزارتر بێ ئەم وڵاتە تووشی ڕیبا بێ ئەم وڵاتە ڕسوا بێ خوایە ڕسوایان کەی بۆ خاتری سمی عەزەمت خوایە لە گوناهی من و ئەم جەمە خۆشبە ڕەحم بە دایک و باوکیم و لایەکمان بکە اللهم امین.